قسانە لە دەمی تۆ هیچ ناوەشێتەوە تۆ زۆر گۆڕاوی خەلیل ویستم شتێکی تریشت پێ بڵێم دیسان چی هەیە سینانیان کوشتووە سینان لاشەکان لەژێر سیارەکەی دۆزیەوە ئەوەی دەستگیرانە کۆنەکەی بێریڤان دڕندانە کوشتیانە هەر ئەمەمان کەم بوو هیچ کێشێکم نەبوو لەگەڵی بەڵام پێم ناخۆشە بەڵام پەیوەندی بەمنەوە نییە ئەبێ زۆر ئاگادار بین پەیوەندی بێمەوە نیە وایە بێگومان ناخاڵە و قسانە چییە بەڵام پێم وانە و خەڵکوا بیر بکاتەوە خواردن ئامادەیە دەی دەخە لێوەر نانەکە بخۆ چۆن نێگرێ کۆ و کلاشکۆفە ها چۆن نێگرێ و کلاشکۆفە بۆ من ها بۆ ڕێکەی تێمە و کلاشکۆفە کورە ها پلانەدا نامە بکوژی کورە باسانێت تێرە نامەبەری لای بەن لێران لە بەرچاوم نامێ ببینم جارشکەنی بینم لەم ناوە نەفرش کەم نێرم بۆێرە ئەڵێم پاسەوانش کە بێ نێرە خەلیل چیەوە شێت بوویت بۆ هاوارەکەی بەسەر و پیاوەیە هەموو کاتێک هەروایە خۆشم نازانم خاڵە چیم لێ بەسەر هاتووە نازانم. تۆ ئیتر ئاغاژنیت ناتوانانی وەکو چیایەک ڕفتار بکەیت خۆ بەتەنیا نیت کە قسەیەکەکەیت کە لە دانیشتێک ڕفتارەکەیت بە تەنیا خۆت نا وەک نوێنەری ئەم خانەوادە دەبێ ڕفتارکەی من هیچ لەو قسانە تێناگەم بە ڕۆشتنی کات تێدەگەی کاتمان زۆرە. بەیانی ئەڕۆین هەندێ جلی جوانت بۆ بە دووری نەدەین کە میوانێک دێ با وەکو ئاغاژن بتبینێ. من جلی وا لەبەر ناکەم. لە کاتی خۆی وەکو ئاغاژنێک جل دەپۆشی تێدەگەی؟ بووکی من شایستەی جوانترین شتە. ڕاس ئەم گوڵانە بۆ وشک بوون کەسیی بەسەردا ڕشت بینیت کەس دەستکاری کردووە ئەبێ بووە لە خۆڕایی وشک بووبنەوە ناخانم کێ دەستکاری گوڵەکان تەکە ڕاست لەو کاتەی ڕۆژین هاتۆشتی سیر ڕوو ئەدا بەدبەختیەک هەیە. نەخێر باوەڕ ناکەم. ئەی شۆربا ڕژانەکە؟ خەزان ڕشتی خانم خۆتەزانی دەستی زۆر پەلە. سوێندی خوار کە یەکێک پاڵی پێوە ناوە منیش بە چاوی خۆم بینیم ڕاست شۆرباکە بە هەموو حەسارەکە بڵاو بۆوە. تۆ وا هەست دەکەی خانم؟ نامەوێ نامەوێ. ڕاست ئەبێت تۆ گوڵی تازە بکڕیت. هەمووی لە نوێوە ئەچێنمەوە. بۆیە بانگم کردن تا هەواڵی خۆشتان پێ ڕابگەینم. ڕێژەی قازانجەکانی ئیستانبوولمان زۆر باشە. سەرمایەکانمان بەرەوە کشانە. تێناگەم. ئەو پارانەی لە وەبەرهێنان بوون لە پڕێکا بۆ سێ قات بەرزبوونەوە. پارەکانی بۆرسەش بە بەردەوامی قازانجی دێتە سەر. شتێکی سەیرە بەڵام لە کارەکە دەزانی خوشکە زا. لە پارە زیاتر پێویستیمان بە مناڵەکی کوڕە. پورێ؟ چیت گوت؟ تێنەگەشتم. گوتم پێویستیمان بە کوڕێکە. ئەمەت لە کوێ هێنا؟ پورت ڕاست دەکات. لە هیچ شوێنێک نەمهێناوە. ڕاستیەکان دیارن. میراتگرتن منداڵێکی کچ دەبێت. لەگەڵ کێ هاوسەرگیری بکەم؟ هەر یەکێک بێ نامەوێ. کچی گوندیم ناوێ. ژنی خوێندەوار بەدەوام بەڵای سەرە قودرەت. جا بۆچی؟ ئافرەتی خوێندەوار چییەتی؟ ئەبینم ئەبینم ئەبینم چۆن سەیری گولیار دەکەی بەڵام نابێ ئەو نابێ. ئەبێ ژن بێنی و منداڵت ببێ. خۆت دەزانی ئاکچۆلییەکان هەوێیان هێناوەتەوە. ئەبێ ئێمەش خێرا کەین. هەوێی چی؟ تۆ لە کوێی ئەمان ئەزانیت پورێ. گرینگ نیە لە کوێ دەزانم ئاکسۆلەکان نەوە دەخەنەوە نابێ تەنیا بیر لە مڕۆ بکەینەوە قودرەت. ئەرێ خاڵە ئەوە پورم تەمای چیە چۆن ئەزانی ئاکسۆلۆکان هەوێیان هێناوە. نازانم سەرکار دۆزینەوەکەشی سەرسوڕهێنەرە لە ڕاستیدا خۆ زۆر باشە ئەم پیاوە لە تاریکی چۆن تەقەی ئەکرد بینیت؟ بەقە تۆ ئەو پیاوەم خۆش نەویست سەیرە بەلامەوە دەڵێی مارە ئاگاشت لێ نیە کە دێت سەیر دەکەی لە بەرامبەرتا ئەم جارەیە دەبینی لە دواوەتە گومانم لێی هەیە. دەنا خاڵە گەورە دەکەیت بەڕای من سەرکارێکی شازە. کابرا چی بکا خاڵە کە بڕوات دەهۆڵ لێبدا لە دوای خۆی؟ تۆزێ دەتمە دەرەوە جارێوەرە ژوورەوە ئۆتۆمبیل چاوەڕێ ئەکات بەکری سەرکاریش لەگەڵ خۆمە بم فیدیە لە گوندەکان کۆکەمەوە لە تۆ زیاتر کەس نیە فیدیە کۆبکاتەوە ئەمەوێ خۆم کۆیکەمەوە سەرێک لە باوکم و پوریشمەدەم جاخۆ لە گوڵەکان زیاتر بایەخ بە هیچ نادەی گوڵەکان خاوەن بەڵێنی خۆیانن هیچ کاتێک درۆ ناکەن تۆ ئەم هەوێت دۆزیەوە و هێنات بەڵام هەر لێت تووڕە نیم تۆ هیچ تاوانێکم نییە من بەندەی فەرمانەکانتم خانم ئەزانم هەموو کەسێک لە ژێر فەرمانی شتێک یان کەسێکە لە فەراد ئاغا لە ڕاستیدا لەگەڵ ئەم کارەدا نەبووە وتەکانی مرۆڤ گرنگ نییە کردارەکانیان گرنگە بەکە کاک فەرهاز ژیانی خێزانەکەمی ڕزگار کرد ئەوەی بۆمنی کرد ناتوانم لە بیری بکەم هەندێ جار خۆم بێ کەڵک و هیچ نەزان دێتە بەر چاو بەکر. دوور لە تۆ خانم، ئەمە چ قسەیەکە؟ نا نا، ئاوایە، هیچ شتێک نازانم. ئەم مناڵانە بۆ حاڵیان وایە بەکر، نە جل و نە بەرگیان هەیە، بۆ بە پێی پەتی ئەگەڕێن؟ پارە نییە، کار نییە. تۆ لێرە نازانی چی ڕوو دەدات ئەوانە هیچیان نییە قەت نەیان بووە چیان پێ دەکرێ ئەمانە چی ئەڵێن بەکر ڕاستیەکان دەڵێم خانم ئەمەی ڕاستیەکە ئەی ئێمە زۆر دەوڵەمە نین شکر بۆ خوا دەوڵەمەندن کەواتە ئەم خەڵکە حاڵیان بۆ وایە ئەم ڕیسواییە چییە؟ وەرە لەگەڵم بەکر. فەرمو خانم. بەخێر بێیت بێریڤان خان. زەحمەت مەکێشن دانیشن. بەخێر بێیت فەرموو فەرموو دانیشە. خواردنەکەتان بخۆن فەرموو. زۆر بەخێر بێیت. مناڵە جانانە. هەندێک شتەیە بە پارە ناکڕرێ بەکر مەگری گیانەکەم. بیگرە زۆر سپاس بیگرە با بۆ تۆ بێ سپاس شتێکی پێ بکڕە بۆ مناڵانە بەکر پارەم دەرێ چی بوو؟ لات سەیرە؟ وابزانم بیرم مەکەیت پێم ناخۆش بوو ناڕەحەت بووم دڵم ناتی بڵم چیتر بیرم کرد چی بوو؟ لال بوویت قدرەت ئەفەندی؟ زیندویت ها؟ وا دیارە ڕاستە لە ژیاندا مانەوەی ئێوەیەک سۆیل و شەرمەزاریە نازانن پیاوانەش بتۆپن کەی ڕیشەتان وشک ئەبێ و لە ناو ئەچن ڕیشە وشکبوونی چی؟ نەوا خەمەوە نەوا تۆ بینی ڕەشەل و شگە بێ پیرە مرد ژنێکی ترت هێراوە ئەمە لە تۆوە شێتەوە تف لەو زانکۆیش کە لێت خوێندووە بۆ ئەوەی گرتان چێگەڵکان ناو نادەن مردوەکانتانی پێشخن قدرەت ئیتر هیچ ئایا پۆخڵیتان پاک ناکاتەوە ئەی بینێن فەرات ئەبێ ژن بێنی ئەبێ ژن بێنی ئەوە باش بزانە ڕوتان بۆ ئەوەیە بە هاتنم دڵخۆش نەبوون قابی لە دڵخۆش نەبین کچم زۆر دڵخۆش بین کچم ئەی بۆ ناڕحەتن خۆت دەزانی ئیتر. هەوێکە، ئەمە بۆ من بەجێ بێڵن. نابێ بەم تەمەنە ئێوە هیچ شتێک ناڕەحەتتان بکات. شتی سەیرمان گوێ لێ دەبێ. حافیز خانم گوایە ئەزیەتی تۆ دەدات. شتی وا نییە. کێ شتی وا ئەڵێ؟ شوێنێک ئاگری لێ نەبێ دووکەڵی لێ هەڵناستێ کچم. بەڵێ، هەندێ گۆڕاوە حافیزە خان. هیچ وەک جاران نییە. شتی سەیر لە حەسارەکە ڕوو ئەدات گوڵەکان و شک ئەبن مەنزەڵی شۆربا قەڵب ئەبێتەوە شەوانەیەکێک لە حەسارەکە ئەسوڕێتەوە من زۆر ئەترسم جادومان لێکرابێ تۆ بەستەفرەڵە تۆ بەکچم ئیتر ئێستا و کواغایەک ڕفتار دەکەی بەڵام ئەگەرەوە زەهری مارەژ نەخۆیتەوە دڵخۆشترە بم بێزارم بێریڤانیش هێشتا وەک بێگانێک ڕفتارم لەگەڵاکرد چاکە بیت هیچ شتێک نییە لە ژیان چاک نەبێ تەنیا خوا ناگۆڕێ ئەوی شەڵبەتە ڕۆژێ ڕاستەکان قوبول دەکات دابوو نەریت دابوو نەریت قەت ناگۆڕێ ئێمە دابونەری ڕادەگرین فەرهاد ئەگەر ئێمە نەبین دابونەریتیش نابێ دەی وەرەوە سەر خۆت لەبیرە نەچێ ئەمشەو لە ژووری ڕۆژیم خەوی پورە حافز ئاخر من بەخێر بێ تۆ بێریڤان ئینجا چۆن بوو گوندەکانمان جوان بوو دەوەرە دانیشە نا نەخێر برسێتی و شەرمەزاری باڵی کێشاوە ئێوە مناڵتان ئەوێ بەڵام مناڵی ئەوان حاڵیان خراپە هەموو ڕۆژێک لەسەر خوانەکانتان گۆشت هەیە لە خوانی ئەوان چی هەیە لە پارەتان لە ئۆتۆمبیلتان لە حەسارەکەشتان شەرم ئەەکەم بەسەر خۆمدا شکامەوە بەرامبەر ئەو مناڵانە ئەمێ ئاغایەتی و بەگایەتی ئێوە بڵێ فەراداغا هەندێک خەڵ قەدەریان نەداریە هی هەندێکشیان ئاغایەتیە بێریڤان دواتر هێز بە مرۆڤ نادرێ. لە خوێنی مرۆڤدایە. لە ڕۆحی مرۆڤدایە. پارە چ پەیوەندی بە ڕوحەوە هەیە؟ ئەوەی ئەتەوێ بی بە بێریڤان. چۆن ئەتەوێ ئاوا یارمەتی خەڵکی بە. بەڵام ئاوا قسەم لەگەڵ مەکە. من ناتوان ماگام لە هەموو شتێ بێ. هەزار کێشە بەسە سەرمەوەیە. بەداخەوە. زۆر بەداخەوە. بەیرڤان وازی لێ بێنە. هەموو شتێک باش دەبێتەوە. هێور بۆ فەرهات. بێرڤان ڕاستەکە پورێ ئێمە لە خۆمان زیاتر بی لە هیچ ناکەینەوە تۆ تۆ ئەوە نەبوویت چیت بەسەر هات بە دوای گولێردا دەگەڕێن مردیم دەقەیە بۆستا سڵاو برا سڵاو لەکوێ هاتووە چۆن پیاوێکە جزانماغا کابرایەکی گوێ لە وێلە ئەڵێ مێردی جولیارم. باشە ئەسان تۆ بڕۆ لە ژوورەکە چاوەڕێکە. ئەرێ گولیارخان دەناسیت؟ نازانم. لێرە کار دەکات خۆی مامۆستایە. نازانم. ژوورەوە ئاوا گەورەیە؟ نازانم. فەرموو چێ دەویست؟ هاتووم بە دوای گولیار گوتیان لێرە کار دەکات. تۆ چی گولیار مێردیەوم. گەر لێرەیە بانجکن ئێستا بابێت. وەرە با بۆ لای گوڵیارت بەم فەرێت تاکسی میوانەکە بەڕێ بکە گولیار لەکوێیە؟ گولیار لێرە نییە درۆم لەگەڵ کرد درۆت کرد ئەمانی چی؟ ئای بەوانە پیاوێکی گەورە و گران درۆ بکات زۆر ئەیبا بەڵام من هێشتا درۆی تریش دەکەم ئەمڕۆ چوم قسەم لەگەڵ دایکت کرد چیەوت؟ جا چی نەوت پێی وتم ژنی بێمێشک ئەو بە ساڵا چووە لە دڵی مەگرە قژی ئەوێت قژی بێریڤانیان هی فەرادیەوێت تۆ دەتوانیت ئەم کارە بکەیت سەختە هەوڵە دەم بەڵام کارێکی زۆر سەختە بۆ تۆش سەختە جادو هێزی ئەوێت ئەمە بە هەموو کەسێک ناکرێت هێزی ئەوێت تێگەیشتی گوڵشان خان هەوڵەدەم بەڵام نازانم ئەم شۆ بەسەر بنە ماڵەکەیان ئادەم مادەم دەڕۆی بیان تۆ پێنا جا قژمان بۆ چییە دایکم شتێک گەزانێت خۆمان لە کاری ئەو هەڵ ناقورتێنی سێرکە ئەم بۆنەت بەدڵە بێت ئەمەیان هەموو لە ئێرانەوە هێناوە من بۆ نمۆن مناوێت بۆنی خۆم بۆ خۆم بەسە واز لەو کە لە ڕقێ بێنە ڕۆژن خان ئەم شەو ئاغا دێتە لات فەرات ئاغا لە ئاغاکان تر ناچێت دەی پێ بکەنێتر خراپ ڕفتاری لەگەڵا مەکە لە خۆشەویستەکەی دوورکەوتۆتەوە. ئەم دەردە تەنها دەردی تۆ نییە بێریڤان. فەرهات فەرمەپورێ کاتی هاتووە فەرهات چیتر لە چاوەڕوانی مەی هێڵەوە خۆمەڕۆم وەرە خاڵە تکایە بێریوان لە کوێیە جارێ واز لە بێریوان بێنە دەی هەستە کچەکە چاوەڕێتە هەستە هەستە لەگەڵ تۆ ناخەوم ها هەستە چەقۆ دێو چەقۆی دانێ دەی پێتەڵە مەستە منش پێ دەڵم چەقۆکە دانێ وتم لەگەڵم ناخەوم کە ئاغاوی وازانی هەموو خەڵک بەندێ تۆیە پێتەڵێ من خۆم لەگەڵ تا ناخەوم چەقۆکە دانێ هەستا ئاغا هەستا ئەو چەقۆێن بەرێ بێنە کەس نایە لەگەڵ تۆیا بخەوێ تەواو بڕایەوە بزانە ڕۆژین خوشکم لەگەڵ تۆیە نامێ بخۆم تێگەشتی تورکیە زانیت ئەرێ ها بەڕاستیدا بڵێ ئەکەواتە بۆ منت هێنا من نەم هێنایت عشرەت و هێنا تۆ ئاغانیت ئاغام کاغایت تۆ ژنەکەی خۆت خۆشەوە نیە هم، خۆشمەوێت تێگەشتم منی ژێکێکم خۆشەوێ ئاغا تەڵاقم بە. یانی چۆن؟ تەڵاق تەڵاق تەڵاق دەلێت و تەواوە بێت. تەڵاق تەڵاق تەڵاق تەوا بوو؟ ئۆه زۆر باش بوو. ئێستا چی بکەین؟ نازانم. وا نیشانەن کە بێکەوە خەوتوین جا ئەمە چۆنە بێت چارچافەکە تۆ زەخێناوەکەین و تەواوە بێت تۆ دەمە داخە بەیروان با نازانێت دواتر پێڵێم ئەوی شتێک ناشارێتەوە بەیروان نابێت بزانێت بەڵێن بێت بەڵێن بێت خوێنی کێ لە چەرچەڤڵ سویت هی من خۆی هەڵدایە خوارەوە. پاسەوان، دایەک هاتۆتە حەسارەکە نابینن؟ یەکێک لەوێ خۆی هەڵداوە. کەسم نەبینی ئاغا، بێرڤانغان لە خۆیەوە تەقەی کرد. بێرڤان بەڕاستی بینیت؟ بەڵێ، خۆی هەڵدایە خوارەوە. کەس ناتوانێت لەوێ خۆی هەڵدا خاڵۆژن. بێریڤان لە شەیەکی وا تایبەت بۆ سەرنج ڕاکێشان شتێکی تر بکەی باشە. بۆ نمونە وەکو خانمی ئەم ماڵە ڕەفتار بکەی. وەک خێزانی فەرهاد ئاغا ڕەفتار بکەی باشە. من ڕاستی ئەڵێم. دەی بڕۆم خەون. بێرڤان ئێوەش بڕۆنە ژوورەکەتان من باوەڕی پێکەم نازانم ئێتر هیچ شتێک نازانم خاڵە قدرات تۆزێ قسە بکەین فەرمو خاڵە لە بابەتی هێشتنەوەی فیلیز لێرە نازانم بۆ ئەوەندە پێداگیر دەکەیت فەرادیشکە نە تۆپیوە ئێرە شوێنێکی پارێزراو نییە چیم بۆ ئەکرێت خاڵە هەم بۆ خوێندن و هەم بۆ تەندروستی خۆشی ئێرە شیاو نییە ناتەوێت بە شێوەیەکی باش بخوێنێت بەڵێ ئەمەوێ گرنگترین شت لای من ئەمەیە کەواتە بینێرە بۆ ئەستەمبۆڵ هەر کاتێک ویست دەگەڕێتەوە حیفە بۆ کچە با لێرە بەند نەکەین لەوانەیە قسەکانی تۆ ڕاست بێ ئەمە چۆن نەبێت تۆ بزانە وەرە وەرە بە چ ڕویە کاتیتەوە ئێرە بۆ ماڵاوایی هاتووم بۆ ئەستەمبوڵ دەگەڕێمەوە. زەهراش دامەزرا و، ئیتر مانەوەم لێرە مانای نییە. فەلیس، تۆش ئەتەوێ لەگەڵ دایکت بیستە ئەستەمبوڵ؟ بەڵێ بابە، لێرە زۆر بێزار بووم. باشە، کەواتە بڕۆ. بابەجیان. بەڵام چەند مەرجێکم هەیە. سپاس پورێ من ناخۆم خواردنەکەی تۆ نییە بۆ فەرهاد و ڕۆژینە ئەی کەواتە بۆ هاتنە ئێرە تۆ خواردنەکە بۆ ژوورەکانە بیت چی من؟ من بیبەم؟ ئەمە نەریتە ئێمە بۆمان نیە بچینە ژووریان تەنها تۆ ئەتوانی بچی زۆریم لێ مەکە پورە حافیز ئێوە زۆر گۆڕان بوونە یەکێکی تر تۆژە گۆڕێت بێریڤان دەی خاڵەژن خواردنەکە بەرە دڵت خۆش نەبێت ئیتر سەر کارێم ئاسارە منم هاتی و لە تێکدام پیاو باجیدا هەموو گیان دەشکێنم ئەو کارم بۆ نەکرا چۆن بۆت نەکرا ئەی چی پێ بڵین ئەو ناوە پارێزراوە هەموو هەوڵێکم دا بەڵام وابزانم بێریڤان جادووی بۆ کراوە ئەی چی بکەین؟ لە ژوورەوە یەکێکە دۆزینەوە یاخود چی؟ توتنەکان باش نین ئاو ئاغا لەبێ ئاوی ئاو کەمە ئەم ناوچەیە هەمووی وایە ئەبێ ئەم کێشەیە چارەسەر بکەین ئەگەنە بەرەو خراپترە ڕوە ئەم پیاوە کێیە؟ پۆلیسە ئاغا سلااو من ئاکرم لە پۆلیسی دیار بکرەوە بەخێر بن فەرادۆکسۆلویت منم لە ماڵەوە پرسی موتیان لێرەیت دەتوانین پیاسێک بکەین بێگومان فەرمونون سینان کوژاوە ئاگاداریت گوێم لێ بوو بەڵام پەیوەندی بەمنەوە نییە گەر هەش بێت هەر پێم ناڵێ وانە بەڕوونی قسە بکە تکایە. دەزانی کوژراو دە ژیرانی خێزانەکەت بووە؟ لەم ناوچەیە ئەو شتانە حسابی تاوانی بۆ دەکرێت. ئەو کارە دەمێکە تەواو بووە. گوێ بگرە فایراد ئاکسۆیلو، دەزانم لێرە خەریکی چ جۆرە کارێکن. با ئەوەت پێ بڵێم، من لەوانە نیم کە هەوڵی کڕینیان بدەیت. من هەوڵی کڕینی هیچ کەسێکم نایەوە. یەکێک دەبێت کۆتایی بەو تەرۆرە بێنێت کە بنەماڵەکەی تۆ دەستیان پێ کردووە. چاوم لەسەرتانە. ئەمە لە یاد مەکە. ئەوەیە بێت چاوی لەسەر بێت قدرەت شنارۆغلۆیە ئەویش سەرەی خۆی دێت چێوت خاڵە کێشەی هەیە هیچ نییە بە کەفی خۆی قساکات ئەڵێن گوایە لەمە دو چاوی لەسەرمانە بێت چۆنی کاکە باشم سوپاس خێرە بۆە پەشۆکاویت دیسان پارەت نەماوە سینانیان کوشتۆ کاکە پۆلیس منی برد بەڕاستە دواتر دواتر بەریاندام باشە دیارەکە هیچم کارێک کردووە نەخێر بەڵام شەوێک کە دەمان خواردەوە یەکێکی زۆر سەیر هەڕەشەی لێکردین نازانم یەکێکی چۆن چی هەڕەشە لە تۆ ئەکا کوڕم کەس هەیە نەزانێت تۆ برای منیت نازانم کاکە ئیتر یەکێش ترسناک بوو ئەو کاتەوەم زانین تۆ ئەوت نردبوو نەخێر من نەبوو لەوانەیە فەرهاد بووە کەواتە تۆش ژیانت لە مەترسیدایە ماوەیەک لەم ماڵە بمێنەرەوە تۆ هەر برای منیت واز لەم شتانە ناهێنم کاکە بزانە ڕەشید لە دەشتایەکەی خوارەوە کارگەیەکی گەچەیە خاوەنەکەی پەرپوت بووە کەواتە با بیکڕین تۆش لە سەری بە بۆ تۆش باشە بێت دەکرێت هەر هیچ کارێک نییە بیکەم ئیتر بەسە و تۆش لەگەڵ ئێمە بژی ئا ئەمە نابێت ناتوان ماز لە هۆتێل بێنم بێریڤان دەچین شتێک بۆ ڕۆژین لە لای بەرگ دوورەکە بە دووری نەدەین هەندێک قوماشیش دەکڕین ئەگەر دەتەوێت بۆ تۆش چەند پارچێکی جوان ئەکڕین تۆش لەگەڵمان دەیت نا ئێوە بڕۆن کەفی خۆتە بێریڤان دەی کچم پوریە؟ بەڵێ کچم چاوەڕێکەن منیش دێم لەم توڕە نەبووی وانێ گولیار خان چۆن لە توڕە دەبم تاقانەکەم چی بۆ تۆ باش بێت دەبێمە بکەین کە هاتی ئەستانبول هەر دەبێت خۆشەویستی لە کاتی خۆی بەرەنگاری بوونەوەی باران چ لێرە چ لەسەر دووشێکێکی ئاوریشم فەرقی نییە من گوێ بەم شتانە نادەم لە هیچ شتێک پەشیمان نیم منیش ئێستا من ئەڕۆم لە شوێنەکەی خۆمان چاوەڕێم کە ئاگداری خۆت بە ڕۆژین ماندوو نەبی وەستا شیار منیش چاوەڕێی تۆ بووم فەرموو چی ڕوەدا دۆ ساشیار ئەو شەو بۆ هاتیت ناتوانم هیچ بکەم ئەڵی دەست وقاچم بەسراوە زۆر شکر لە کاتی خۆماتم شکر بۆ خوا ئەو شتە یەکێک پێدام هێشتا تیام داماوە شار شار پیرە بەڵام کاری تەواو نەبووە وەک مەتەڵ قساکەیت لەم دنیاە ئەوەنە شت هەیە کە نایزانین فەرات گەورەترین بێ عقلیە گەر وابزانین هەموو شتێک دەزانین ئەوانە تەنها بەو شتانە باوەڕ دەکەن کە دەیبینن مانای ئەوەیە کە چاویان دادەخەنی هیچ شتێک نابینن من لە لای تۆ واز دەکەم کە مناڵ بم بۆ تۆ چەند خۆشە منداڵ مامۆستایە ئەو شەوە چی ڕوویە تکایە پێم بڵێ شەو دادێت فەرات دەبێ دەبێتر زۆر ئاگادار بیت باشترە هەندێک شت نەگوترێ ئاگادار بە ئیتر نیوەی خەو بە ئاگابووم بدە واز لە خواردنەوەش بێنە ناخت بۆ بێریڤان هەڵڕێژە ببم بە یەک گوێ لە برینداری تاریکی بدە فەرات گوێ بە برینداری تاریکی بدا مەمۆ وەرە دادا دادا جیان گیانە باوکمەوان لە ماڵن کوڕە دادا ئەوە لێرە چی دەکەیت ڕام کرد و هاتمەوە بەس بە کەس نەڵێ ها جا بۆ ڕات کرد چەند خۆشە دەوڵەمەند بوویت ئاغا ئۆتۆمبیلی هەیە جارێ واز لە ئۆتۆمبیل بێنە با بۆ ئەوان بێت چ کارت بە ئۆتۆمبیلە وەرە باوەشم ئەبێ من بڕۆم سەیرکە خوشکم بەرامبەر کە سەرمان شۆرمەکە ناموسمان پیسمەکە ئەوە تۆ بە تەمای سوک ڕسوامان بکەی کچێ ڕات دەکرد ئەی و پارەی وەرمانگرت ئەی و پارەی وەرێگرین چی تۆ پارە دوەرگرت نەک من لەشی تۆ چەند چیلۆ زێڕەکە کچێ ئەو شتانی ڕوویدا زۆر ناڕەحەتی کردم باشە تەوێ چی بکەی لە گەرانەوە بە ئێستامۆر زیاتر هیچم نییە بیکەم وەرە حەسارەکە ئێمە بەس ناوێک بێمە حەسارەکە ئێوە ها ناچار نین هیچ بۆ کەسێ ڕوونکەینەوە میوانی منە بیت و تەواو بڕایەوە شتەکە ئەوەندە ئاسان نییە دەمەوێت بە حەقی خۆم بخۆم و بخۆمەوە بەرامبەر منیش؟ بەڵێ بەرامبەر تۆش ئەمە چی تایە بەڕای من گەر هاوسەریش بین دەبێ وا بێ وتت گەر هاوسەریش بین بێت وەڵام مام یوسفاوە سیر قسەی دەکرد قسەی سەر سوور هەنەری دەکرد یوسفاغا کەواتە کارەکە بەڕاستی بە شێوەیەکی ترە لە یادم نەبوو کەشتی ئەوە خراپیش هەیە هەموو خەوتوون تۆ نەخەوتویت؟ بۆ هاتیتە ئێرە تا لە هەوێ بپرسیت؟ نەخێر بۆ لێ بپرسم ئیتر ڕای کرد چی؟ ڕای کرد؟ کچێکی زۆر شێت بوو چەقۆی لێڵ گرتم چی؟ وتی لەگەڵە ناخەوم وایە زانی منەمەوێت لەگەڵە بخەوم خۆشەویستی هەیە تۆ چیت کرد؟ تەلاقمە وتم تەلاق تەلاق تەلاق درۆزن واللهی بێریڤان گوێم لێ بگرە من لە تۆ زیاتر هاوسرم نێت تێگەیت ئەوان بە زۆرە کچیان هێنا بۆ من هیچ چارێکم نەدۆزیەوە بێ مێشکی خۆم بوو تۆشکاوە خۆ تۆڕەکە منیش هەموو شتێکم بەلاوەنا بێرڤان ئەمڕۆ چوومە لای وەستاشیار وتی پێویست هاوکاریەکتری بکەن زۆر سیر بوو بێریڤان وتیای بێ ئاگادار بن وتیای بێ هەردووکتان ببن بە یەک کەس تۆ شاز بە شتێکی وا سیر ناکەیت بێریڤان ئەبێ جادویان لێکردبین فەرهاد شتێک نییە ناوێت جادوو بێ خۆشمەوێت بێرمان تۆم لە هەموو شتێک خۆشترەوێ جارە شتر نایەتەوە ماڵمان ئازاری هەیە نیەتی ملت ئازاری پێگەیشتووە بە پشتێن لیدام پێم وتی مەڕۆ گوێت نەگرت جارە تاو نەبووە لە بزن کە لە ڕەقتری کچێ دابوونەریتی ئەوانەهی من نییە هیچ شتێکم لەوان ناوێت بە ئەوان هیچیان لەم نەوێت نەفرەت لە هەمویانەکەم ئەی تۆ چیت ئەوێت؟ چیاکان دەمەوێت لە چیاکان بسوڕێمەوە چیاکان هیچت پێ نادەن دڕک بەرد بەر قاچەکان تەکەوێت یان زۆر سەرماتە بێ یانی ژۆ کۆکە بابە برژیت سێری هەر کوێیەکەی چیاکان هەر درێژە بنەوە ئاسمانی کیشین لە سەرتا زۆر قوڵ بەڵام چیاکان هیچ درۆن لەگەڵ ناکەن نە بەڵێ نەدەن نە درۆن لەگەڵەکەن تۆ حەزل چی هەیە من من هەر ئێستا پێڵم خاڵۆژن دەی هێواش هێواش بۆ هەمووتان هەیە ها بۆ تۆ باشە هێواش بەسەرەیە دەی هامەش بگرە هێواش هێواش